هەمیشە زەردەخەنەت لەسەر لێو بێت. یەکەم نیشانەی دەروونی باوەڕبەخۆبوون ڕازیبوونە. ئەوانەی باوەڕبەخۆبوونیان بەرزە لە ناخیاندا هەستێکی باش و ڕەزایەتیەکی زۆریان هەیە لە تواناکانیان و تاڕادەیەک لە چالاکبوونی ئەو توانایەیان. نیشانەی دەرەکی ئەو ڕەزایەتە زەردەخەنەیە کە لەسەر لێوە نەک هەر باوەڕبەخۆبوونت. تۆ هان ئەدا بۆ ئەو ڕەزایەتیە دەروونیە و زەردەخەنەیە. بەڵکو لەوە باشتر زەردەخەنە بە تەنها ڕەزایەت و باوەڕبەخۆبوون لە تۆدا زیاد ئەکات ئەمە باسی چۆنێتی و ڕەفتارەکانە واتە تۆ بۆ ئەوەی باوەڕبەخۆبوون لە خۆتدا دروست بکەی دەبێ خۆت وەک ئەوانە پیشان بدەی کە باوەڕیان بە خۆیان هەیە کە سادەترین ڕێگەی هەمان زەردەخەنەیە لە ئێستاوە هەرگیز بێ زەردەخەنە لە ماڵ دەرمەچۆ لە هەمووی گرنگتر بە تەنیاییش پێبکەنە زەردەخەنە بکە زەردەخەنە هەم دەبێتە هۆی ئارامبوونەوەی ماسولکەکانی دەم و چاوت و جەستەت هەم ڕەزایەت و باوەڕبەخۆبوونت ئەداتێ. لەگەڵ ئەوەی ڕووی پێکەنیناوی کاریگەری باشی هەیە لەسەر کەسانی تر و هەستی ڕەزایەت و شادیان پێ ئەبەخشێ لەباتی ئەوەی سەروچاوێکی گرژ و توڕەت هەبێت و پیشانی بدەی کە کێشەو گرفتت هەیە و لەو ڕێگەیەوە سەرنج و بەزەیی خەڵک بۆخۆت ڕاکێشی هەمیشە زەردەخەنەت لەسەر لێو بێت لە بیرت نەچێ هەموو مرۆڤەکان تاڕادەیەک کێشەیان هەیە، ئەوەی لە تۆیان ئەوێ ئاسوودەیی و خەیاڵی ئاسوودەیە یان ڕێگەچارەیە بۆیان. ڕووی گرژ نەک هەر هەستی باش و خۆشەویستی ناگەیەنێت، بەڵکوو لەبەر ئەوەی بەو ڕوو گرژیەت کێشەکانیان دێنێتە بیریان تەنانەت وا تێدەگەن کە تۆ هەمیشە هۆکاری زۆر بوونی کێشەکان و بگرە هۆکاری کێشەکەی و هەستێکی خراپ لەسەرت پەیدا دەکەن و تا وای لێدێ لە خۆوە ڕقیان لێت دەبێتەوە بە زەردەخەنە هەم خۆت هێور ئەبیتەوە و باوەڕ بە خۆبوون لە خۆتا دروست ئەکەی هەم ئەو تایبەتمەندیانە لە کەسانی تر پەروەردە ئەکەیت زەردەخەنە و پێکەنین ئەندۆرۆفینێک لە مێشکدا پەخشی ئەکات کە بڵاو بوونەوەی ئەم هۆڕمۆنە ئەبێتە هۆی کەم بوونەوەی ئازار و هەستێکی باش لە مرۆڤدا دروست ئەکات کەوابوو زەردەخەنە و پێکەنین ئەنجام بدە بەتایبەت لە کاتی کێشەدا پێ بکەنە هەر ئێستا زەردەخەنەیەک بکە ئەم بەشەش بە کۆتا هات.